جۆن لۆک ئەو کەڵە نووسەرە بوو کە بیرە سەرەکییەکانی دیموکراسیی دەستووری لە نووسینەکانیدا کۆ کردەوە، ئەو بیرانەی کە کاریگەرێک بوون بۆ سەر دامەزرێنەرانی ڕژێمی وڵاتەیەکگرتووەکانی ئەمریکا و بۆ سەر زۆربەی فەیلەسووفەکانی بزووتنەوەی ڕۆشەنبیریی فەڕەنسایی لە سەدەی هەژدەمدا. جۆن لۆک ساڵی هەزار و شەش سەد و سی و دوو ی زەینی لە شاری ڕنگتۆنی ئینگلترا لەدایکبووە، خوێندن و ڕۆشەنبیری لە زانکۆی ئۆکسفۆردا وەرگرت. لە تەمەنی لاویەتیدا زۆر خولیای زانستەکان بوو، زۆریش بە گرینگییەوە بایەخی پێدەدا. لە تەمەنی سی و شەش ساڵیدا بە ئەندام هەڵبژێررا لە جڤاتی شاهانە. هەر لەوێیش دۆستایەتی پەیدا کرد لەگەڵ ئیسحاق نیوتن. گۆڕانی باری ژیانی جۆن لۆک لەو کاتەوە دەست پێ دەکات کە خۆی ناساند بە ئایرل شافتبیری کە بیرمەندێکی ئازادیخواز بوو. بەهۆی چالاکییە سیاسییە ئازادییەکانییەوە تووشی چەندین ئازار و چەوسانەوە بوو تا گەیشتە ئەوەی کە شاڕڵ شای دووەم بیخاتە زیندانەوە. دوایی هەڵات بۆ هۆڵەندا. جۆن لۆکیش کە دوای ئەو ڕێبازەی کەوتبوو دەستبەجێ بەدوایدا چوو بۆ لای لە هۆڵەندا. ئەو نووسراوەی کە بووە هۆی ناوبانگی جۆن لۆک وتارێک دەربارەی چەمکی مرۆڤانە بوو کە لەسەر ڕەچەڵەک و سروشت و سنووری زانیاری پسات دەدوێت. ئەو تێڕوانینانەی کە هەیەتی زیاتر لەسەر ڕاهێنانێکی ڕاست و ڕەوانە، بە ئاشکرایش کاریگەری فرانسیس باکۆن و دێکارت لە بیروڕاکانیدا دیارە. هەر لەمیشەوەڕا زۆر لە بیرمەندان ڕێبازی جۆن لۆکیان گرتەبەر و پەیڕەویان دەکرد، وەک جۆرج بێرکلی، دەیڤد هیۆم، عەمانویل کانت. هەرچەندە ئەو نووسراوەی بە نەریتترین نووسراوی جۆن لۆک دادەنرێت و بە گرینگترین پەڕاوی فەلسەفە کلاسیکییەکان دەژمێررێت، بەڵام ئەوەندەی پەڕاوە سیاسییەکانی کارێکی باڵای ئەوتۆی نەگێڕا لە گۆڕانکارییە مێژوویەکاندا. لە یەکێ لە پەڕاوەکانی تریدا بە ناوی پەیامێک لەبارەی سیاسەتی لێخۆشبوونی ئایینییەوە کە زۆر سوور بوو لەسەر ئەوەی دەوڵەت نابێت دەست بژنێتە کاروباری نەریتە ئایینییەکانەوە، جا سووربوونی لەسەر ئەم بیروڕایانەی زۆر کاری کردە سەر ئاوەز و هۆشی مەردوم. بەرە بەرە پەرەی سەند و بڵاو بۆوە بە ڕادەیەکی وا کە تەشەنەی کردە نێو نادیانەکانیشەوە. هەروەکو جارێک دەیوت نابێت موسڵمان و جوولەکە و پتپەرستان ئاوارتە بکرێن لە مافە شارستانییەکانیان بەهۆی ڕێبازگەیانەوە، بەڵام کاثۆلیکەکانی لەمان ئاوارتر کرد، ئەویش لەبەر ئەوەی کە ئەمان پەیڕەوی دەسەڵاتێکی بێگانە دەکەن واتە پاپا. هەروەها بێخواکانیشی ئاوارتە کرد. مەزنی و بەپێزیی نووسینەکانی زیاتر لە لێخۆشبوونی ئایینیدا دەردەکەوێت، تەنانەت زۆر لەو کۆمەڵگەیانەی کە ئاوارتەییش کرابوون بە گۆرەی جۆن لۆک هەر پەیڕەویان دەکرد. ئەو دوو وتارەیشی دەربارەی میری کە لە ساڵی هەزار و شەش سەد و هەشتا و نۆ ی زەینیدا بەدەر کەوت، بیروڕا سەرەکییە شاراوەکانی دەخاتە ڕوو کە لەپاڵ دیموکراسییەکی دەستووریی سەربەستدا خۆی دەنواند. ئەو بیروڕایانەی کارێکی زۆر مەزن و قوڵی هەبوو بۆ سەر مەردوم. هەروەکو دەری دەخات کە مەردوم نەک هەر تەنها مافی ژیانی هەیە کە یەکێکە لەو مافە سروشتیانەی خۆی بەڵکو سەربەستی خۆی و سەربەستی موڵکداریشی هەیە، سەڕەڕای ئەوەیش کە دووپاتی دەکردەوە دەوڵەت بایەتە سەربەستی و سامانی هاوڵاتیان بپارێزێت و بە هەموو جۆرێک پشتگیریان بکات. لۆک مافی خوایی پاشایشی لا پەسەند نەبوو. کە ئەو دەمە زۆر لە ئەوروپادا باو ببوو، داوای ئەوەی دەکرد کە ئەو فەرمانڕەوایانە بە ئارەزوو و خوایشتی گەل دەسەڵات بگرنە دەست، هەروەها بڕوای بە جیاجیایی دەسەڵات نەبوو لە دەوڵەتدا، لەو بڕوایەدا بوو کە دەسەڵاتی یاسادانان دەبێت باڵاتر بێت لە دەسەڵاتی ڕاپەڕاندن و باڵاتریش بێت لە دەسەڵاتی دادوەری کە داینابوو بە بەشێک لە دەسەڵاتی ڕاپەڕاندن. لەبەر ئەوە بەرەنگاری دادگاکان ڕادەوەستا کە نابێت مافی بیانوو گرتنیان هەبێت لەسەر ئەو قانوونە ڕەوایانەی کە دەسەڵاتی یاسادانان دایدەنێت، ئەم کارەی بە کارێکی نادەستوور و ناڕەوا دادەنا. جۆن لۆک بەو بیر و ڕا مەزنە کاریگەرانەی بۆ سەر مەردووم بە تایبەتی بۆ سەر شۆڕشی ئەمریکایی و دامەزرێنەرانی وەک جیفەرسۆن بەر لە سەدەیەک